دەی ئەو فلیمانە برام چت بۆ دەکات بۆیە ئەوەندە تاکیدی لەسەر دەکەمەوە چونکە زۆر بڵاوە زۆر چەند جمعەیەکەوە ئێمە هەر پێمان دەگوتێن مامە ساڕجان باسی بکە بە ئەو خەڵکە لەخوا بترسێت دێ من پرسیارەکە لێ دەکەم ئایا خوا دەتبینێت ئەگەر بڵێ باوەڕم نییە ئێوە کوفرە ئەگەر بڵێی باوەڕم وایە خوا نامبینێ ئەوە کوفرە ئەگەر بڵێی بەرە وەڵام باوەڕم وایە خوا دەمبینێ لە هەموو کاتێک دەی دەڵم وەڵڵاهی کەم شەرمی و کەم حەیاییە خوا بتبینە تەمەشای فلیمێکی کە خوا لە توڕە دەبێت هەیە وەکەم شەرمی نییە پیاوێک خاوەنی ڕیشێکی سپی خاوەن مستەوایەک و کەسایەتیەک تخوا لە مەجلیسێک دابنیشێ دەکێ سەرەو فلیمە مامۆستایەکی ئاینیە مەجلیسەکە بە دەخێ سەرەو فلیمە نەقەسم بەخوا دەی خوای پەروەردگار لە سەری ئاسمانەوە دەتبینێ شەرم بەقەد پیاوێک لەخوا ناکەیت هێدە عیبە عورفەن عەقڵەن شەرعەن واللهی عیبە عەقڵەن لەبەرەوەی جگە لە زەرەر سوودێکی نییە عورفەن عەیبە باوک و دایک دابنیشێ مناڵی لەوێ تەمەشای فلیمێک بکەن کە پەنا بەخوای پەروەردگار عەیبە ئەوە عورفەن عەیبە والله وەک شەرعانیش والله حەرامە خوا لە تۆغە دەبێت دیگە بە کەسێک بڵێ جاچیم کردو مامۆستا خۆ چ بووە دەی پێغەمبەر عەلەیهی سڵات سەلام هیچ تاوانی نەبوو ئەوە ئیستیغفارێتی ئێمەش ئەوە جوابەکەمانە